ژیانی پێغەمبەری خوا لە قورئان و فەرموودەکاندا. بە ناوی خوای بەخشندەی میهرەبان ئەڵلقەی پ بەڕێزان لە ئەڵلقەی ڕابردوودا باسی ڕووداوی بەنی قوڕی زەمان کرد وەگەشتینە سەر ئەوەی کە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ دەستکەوتەکان دابەش دەکات ابن اسحاق ڕەحمەتی خوای لێبێ دەفەرموێت پاشان پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ دەستی کرد بە دابەشکردنی مڵک و ماڵی بەنی قوڕیزا بۆ زانیاری لەو ڕۆژەدا بەشی ئەسپ سوار و پیادەی جیا کردوێتەوە و پێنجێکی بۆ بەیتلمان لێ دەرهێناوە بۆ هەر سوار چاکێک سێ بەشی داناوە دوو بەش بۆ ئەسپەکەی و بەشێکیش بۆ خاوەنەکەی، بۆ پیادەش بەشێکی دانا. لە غەزای بەنی قوڕەیزەدا، موسڵمانان سی و شەش ئەسپ سواریان لەگەڵدا بوو، ئەمەش یەکەم جار بوو، کە دەستکەوبەشکردن پێوانی تیا ئەنجام درابێ و پێنجیەکی لێ جیاکرابێتەوە بۆ بەیتلمال بە هەمان شێوەی پێشوو. هەروەک لەوەوپێش، پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ، بە ڕێوشوێنی تایبەت دابەشی دەکرد، ئەو ڕێوشوێنانەشمان پێشتر ئاماژە پێداوە. ماڵ و خانووەکانی بەنی قوڕەیزەش بووە مڵکی مهاجرین بە بڕیاری یەکلاکەرەوەی سعدی کوڕی معاز ڕەحمەتی خوای لێبێ لە حەمیدی کوڕی هیلار ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت سعدی کوڕی معاز ڕزای خوای لەسەر بێ فەرمانی کرد کە ماڵ و مڵک و خانوەکانیان بۆ کۆچکارەکان بێ بێ ئەوەی بدرێتە ئەنساریەکان ئەوانیش واتە ئەنساریەکان سەرزەنشتیان کرد لەسەر ئەو بڕیارە ئەویش بە مهاجرینی فەرموو من پێم خۆش بوو ئێوە نەچنەوە جێگەی ئەوان و پێویستان پێیان نەبێت بار و گوزەرانی مسلمانەکان ڕووی لە باشی کرد بەهۆی فتحکردنی قەڵاکانی بەنی قوڕیزەوە هەروەکو خاتو عیشە ڕزای خی لەسەر بێ دەفەرموێت هەر کەسێ قسەتان بۆ بکات لەبارەی ئێمەوە کە ئێمە تێرمان خواردووە لە خورما ئەوە درۆتان لەگەڵدا دەکات کاتێک پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ فەتحی بەنی نەزیر و قوڕێزەی کرد ئەوسا هەندێک خورما و ڕۆنەکەرەمان دەستکەوت هەندێک لە مهاجرین ئەو باخچەدار خورماوشتانی خواستبوویان لە ئەنساریەکان گەڕاندیانەوە بۆیان لەبەر باشبوونی گوزەرانیان بوو هەروەک ئەنەس ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پیاوێک لە ئەنساریەکان چەندین دار خورمای لە زەویەکەی خۆی بۆ پێغەمبەری خوادرودی خی لەسەر بێت دانابوو هەتا بەنی قڕیزە و نەزیری فەتح کرد و پاشان دەروی لێکرایەوە ئەوەی کە کابرا پێی بەخشیبوو بۆی گەڕاندەوە. ئەنەس ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، من کەس و کارم فەرمانیان پێکردم کە بچمە خزمەت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ و داوای ئەو شتانەی لێ بکەمەوە کە کەس و کارم داویانەتێ کە ئەگەر هەمووی نەکرا با هەندێکمان بداتەوە پێغەمبەری خواش درودی خوای لەسەر بێ ئەوەی دابوویە ئوم ئەیمن من چوومە خزمەت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ و ئەوەی پێدامەوە ئینجا ئوم ئەیمەن هاتەوە پۆشاکەکەی لە گەردنم ئاڵاند و فەرمووی واللهی ئەو شتانەتان نادەمەوە دوای ئەوەی کە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بە منی بەخشیوە پێغەمبەری خواش پێی فەرموو ئەی ئوم ئەیمەن ئەوە واز لێبێنە ئەوەندە و ئەوەندە بۆ تۆ ئەویش وتی نەخێر نایان دەمەوە بەو زاتەی کە بێجگەرە و هیچ پەرستراوێکی تر نییە هەر بەو جۆرە بۆی زیاد دەکرد ئەویش هەروای دەفەرموو هەتا پێغەمبەری خوادروودی خی لەسەر بێ دە ئەوەندەی پێبەخشی ئنجا ڕازی بوو پێغەمبەری خوادروودی خی لەسەر بێ لە پێنج یەک و بەشی تایبەتی خۆی لە بەنی قوڕیزە بەشی هەموو ئەنساریەکانی لێدا ئەبوو سعیدی خودری ڕزای خی لەسەر بێ دەفەرمێت خەڵکانێک لە ئەنساریەکان لە کاتی فەتحکردنی بەنی قوڕیزەدا داوایان لە پێغەمبەری خوا کرد کە پێیان ببەخشێ هەر کەسێ لەوان داوای لێ دەکرد پێی دەبەخشی هەتا هەرچی لە لای هەبوو تەواو بوو هیچی نەما ئینجا فەرمووی پێیان لەو کاتەدا کە هەموو شتێکی بەدەستی خۆی بەخشی و هیچی بەدەستەوە نەما هەرچیەک لە چاکە و خێر لەلام بوو بێت لە ئێوەم نەشاردوەتەوە و هەر کەسێک خۆی بە پاکی ڕابگرێ و دەست لە شتێک هەڵگرێت کە مافی ئەوی پێوە نییە خوددا بە پاکی ڕای دەگرێت هەرکەسێک دان بەخۆیدا بگرێ و ئارام بگرێت خودا ئارامگر و ڕاوەستاوی دەکات و هەر کەسێ دەست هەڵگرێ لە داواکردنی خەڵک خودا دەوڵەمەندی دەکات هیچ بەخشین و چاکەیەک نەبەخشراوە چاکتر بێت لە ئارامگرتن بەم جۆرەی باسکرا حکمی سعدی کوڕی محاز ڕزای خی لەسەر بێت جێبەجێ کرا بەسەر جوولەکەکانی بەنی قوڕیزە ئەوە سزایەکی دادپەروەرانەیە بۆ هەر کەسێ بیەوێ ناپاکی و ستەم و پەیمان شکێنی بکا و خیانەت لە مسوڵمانان بکا و پاش قولیان لێ بگرێ گیانی خۆیان خستە بەر مەترسی کوشتن و ماڵ و سامانیشیان دەستی بەسەردا گیرا پیاوانی بەنی قوڕەیزە تاوانباری جەنگ بوون چونکە پەیمانیان شکاند و هەڵیان وەشاندەوە و پاڵیان دایە لای دوژمنەکانی خوا و پێغەمبەری خوا کەوتنە هاوکاری و یارمەتیدانیان لە گۆڕپانی ئەو جەنگەی کە هەڵگیرسابوو بە فیتی ئەوان لە نێوان موسڵمانەکان و ئەحزابدا ئەو پەیمان شکێنێیان ناپاکیەکی گەورە بوو کە هیچ سزایەک هاوشان و دادپەروەرانەتر نەبوو لە کوشتن ئەوە هاوکات دەقاودەقی شەریعەت و ڕێسای خۆشیان بوو هەروەک لە سفرت تەسنیەدا هاتووە کاتێک لە شارێک نزیک دەبیتەوە بۆ ئەوەی جەنگی تیا بەرپا بکەیت ئەو کات بانگیان کە بۆ ئاشتی و دانوستان ئەگەر وەڵامیان دایەوە بۆ سڵحکردن ئەوە فەتح دەکرێت بۆت هەموو ئەو خەڵکەی تیایدایە دەبێتە ژێردەستەی تۆ و هۆگرت دەبن و دەبنە کۆیلەی تۆ و ئەگەر ئاشتەواییان لەگەڵ نەکردیت و جەنگیان لەگەڵ کردیت ئەوە گەمارۆیان بدە ئەگەر پەروەردگارت دەسەڵاتی پێدای ئەوە هەموو نێرینەکانیان بە شمشێر سەر بڕە و ئەوە هەموو نێرینەکانیان بە شمشێر سەر بڕە و بکوژە ژن و منداڵ و مەڕوماڵاتیشیان و هەرچی لە ناو شارەکەشیاندایە هەمووی دەستکەوتی خۆتە. تۆش لە غەنیمەی دەسکەوتی دوژمنەکانت دەخۆیت کە پەروەردگارت بە هێز و دەسەڵاتی ئەوەی پێ بەخشیت. کۆچی دوایی سەعدی کوڕی معاز ڕەزای خوای لەسەر بێ. لەمەو پێش باسمان کرد کە سەعدی کوڕی معاز ڕەزای خوای لەسەر بێ بە هۆی تیری یەکێ لە مشریکەکانەوە شانی پێکرا و بریندار بوو بە سەختی. پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ داخی کرد و برینەکەی خوێنی لێ وەستا. وە سەعدیش لە خوا پاڕایەوە کە بیهێڵێتەوە و نەمرێت هەتا چاوی ڕۆشن دەبێت بە ڕیسوابوونی بەنی قوڕەیزە کاتێک کۆمەڵی موشریکەکان ڕۆیشتنەوە و مەدانیان چۆڵ کرد مسلمانان گەمارۆی قەڵای بەنی قوڕەیزەیاندا بۆ دواجار جوولەکەکان ڕازی بوون کە بێنە خوارەوە لەسەر ئەوەی سەعد ڕزای خۆی لەسەر بێ حکمیان بکات چونکە سەعات هاوپەیمانیان بوو لە سەردەمی نەفامیدا ئەوان تکایان وابوو بە سۆز و بەزەیی بێت بەرامبەریان و چاکەیان لەگەڵدا بکات ئاوڕێکی پڕ بەزەییان لێ بداتەوە و نەیاندەزانی لە هەموو دروستکراوەکانی خوای گەورە زیاتر ڕقی لێیانە و تووڕەیە لەبەر ئەوەی باوەڕدارێکی ڕاستەقینە بوو سەعدیان هێنا لەناو ئەو دەوارەی کە لەناو مزگەودا بە فەرمانی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بۆی هەڵدرابوو بۆ ئەوەی سەری لێ بدات و لە نزیکەوە ئاگای لێ بێت هێنایان بۆ لای بەنی قوڕەیزە و فەرمانی کرد بە کوشتنی پیاوە چەکەڵگرەکانیان و بە دیلگرتنی ژن و منداڵەکانیان بەمەش خوای گەورە چاوی ڕوون کردەوە و شیفای دڵ و دەروونی دا بە ئەو ڕیسوایەی کە بەسەر بەنی قوڕەیزەی هێنا و بە چاوی خۆی بینی پاشان گەڕایەوە بۆ ناو ڕەشماڵەکەی لە ناو مزگەوتی مەدینە و نزای کرد و پاڕایەوە لە خوا کە برینەکەی دووچاری خوێنبەربوون بکا بۆ ئەوەی پلەی شەهیدی پێ ببەخشێ خوای گەورە نزاکەی گیرا کرد و برینەکەی کولایەوە و خوێنی لەو شەوەدا نەوەستایەوە هەتا گیانی پاکی سپارد. ئەم ڕووداوەی کۆچی دوایی سەعد ڕەزای خوای لەسەر بێ لە چەندین گێڕانەوەدا هاتووە، هەریەکەیان لایەنێک لە لایەنەکانی ڕووداوەکەی باس کردووە. دوای کۆکردنەوە و ڕێکخستنی ڕووداوەکە تەواو ڕوون و ئاشکرا دەبێت بەم شێوەیەی خوارەوە. لە خاتوو عایشە ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت سەعد ڕزای خوای لەسەر بێ لە غەزای خەندەقدا شانی بە تیر پێکرا شادەماری شانی گرتبوو پێغەمبەری خوش درودی خوای لەسەر بێ دەوارێکی لە ناو مزگەوتدا بۆ هەڵدا کە پێی دەوترا خێمەی ڕوفەیدا بۆ ئەوەی سەردانی بکات و لە نزیکەوە ئاگاداری بێت ڕوفەیدەی ئەسلەمی ئەو ئافرەتە بوو کە تیماری بریندارەکانی دەکرد پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ هەر کاتێ بەلای سەعددا تێدەپەڕی ئەگەر ئێوارە بواە دەی فەرموو ئەمڕۆت چۆن بەسەر برد ئەگەر بەیانی بواە دەی فەرموو ئەم شەوت چۆن بەسەر برد ئەویش دەنگ و باسی خۆی پێدەوت لە گێڕانەوەیەکی تردا لە پیاوێکی ئەنساریەوە دەڵێت کاتێک سعدی کوڕی معاز ڕزای خوای لەسەر بێ پێکرا و گەڕایەوە خوێنی دەستی بەر بوو ئەمە گەیشتەوە بە پێغەمبەری خوا لەگەڵ چەند کەسێک چوون بۆ لای و سەری کردە سەر ڕانی و فەرمووی خویە سعد لە پێناوی ڕێگەی تۆدا جیهادی کردووە پێغەمبەرەکەتی بەڕاز زانی و ئەو ئەرکەی لەسەری بوو ئەنجامیدا تۆش ڕۆحەکەی وەربگرە بە باشترین شێوازی ڕۆح وەرگتن دواتر برینەکەی هەراسانی کرد بۆیە گواستیەوە بۆ ناو کەس و کاری خۆی لە ناو ماڵەکانی خۆیان لە عەبدولئەشهەل، پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ خۆی سەردانی سەعدی دەکرد بۆ ئەوەی لە نزیکەوە ئاگاداری بێ و پێی دەفەرموو خوای گەورە بە باشترین شێوە پاداشتت بداتەوە ئەی گەورە و سەرداری هۆزەکەت بەڕاستی تۆ لەو بەڵێنەی کە دابوت بەخوا ڕاستت کرد و بەجێت هێنا خوای گەورەش بەڕاستی بەڵێنی خۆی لەگەڵ تۆدا دەباتە سەر کاتێک بڕیاردان لەسەر بەنی قوڕیزە کۆتایی پێهات سەعد ڕەزای خوای لەسەر بێ گەڕایەوە ناو خێمەکەی خۆی برینەکەشی چاک بووبوو هەتا وای لێ هات تەنها قەتماغەی وەک ڕووپۆشێک پێوە مابوو لە گێڕانەوەیەکی تردا برینەکەی بە ئەندازەی دەنکە نۆکێک مابوو پاشان سەعد ڕەزای خوای لەسەر بێ کەوتە نزاکردن و پاڕانەوە لە خوا و فەرمووی خوایە گیان تۆ دەزانی هیچ کەسێک نییە لە من زیاتر پێی خۆش بووبێ لە پێناوی تۆدا جیهات بکات لەگەڵ خەڵکانێک کە پێغەمبەرەکەتیان بە درۆ خستەوە لە شاری خۆی وە دەریان ناو شەڕیان لەگەڵ بەرپا کرد و ئەوەی بۆیان کرابێت بەرامبەری درێغیان نەکردووە ئەی خوایە من وای بۆ دەچم کە جەنگکردن لە نێوان ئێمە و ئەواندا کۆتایی پێ هاتووە و نەماوە ئەگەر جەنگێک ماوە لەگەڵ قڕیش ئەوە بم هێڵەوە تاکو جیهات بکەم لە دژیان واگەر جەنگ لە نێوانیشمان کۆتایی پێ هاتووە ئەوا برینەکەم بکولێنەوە و بیکەرە هۆی مردنم. ئەوە بوو هەر لەو شەوەدا برینەکەی کولایەوە و خوێنی بەربوو. ئەو لە شەودا ڕاکشابوو و کەس پێی نەزانی بوو. برینەکەشی خوێنی لێ نەوەستا هەتا کۆچی دوایی کردبوو. خوێنی برینەکەی ڕۆیشتبوو تا چوو بۆ ناو خێمەکەی تەنیشتیان کە ڕوفەیدەی تێدا بوو. ئەویش فەرمووی، ئەی خەڵکی ناو ئەو خێمەیە، ئەی خەڵکی ناو ئەو خێمەیە! ئەوە چییە لای ئێوە دێتە خوارەوە بۆ لامان؟ تەماشایان کرد ئەوە خوێنی برینەکەی سەعدەبەر بووە و دواجار گیانی سپارد. کاتێک خۆر ئاوا بوو پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ خەوت و جبریل هاتە خزمەتی. فەرمووی ئەوە کێ بوو لە ئومەتەکەت ئەم شەو کۆچی دوایی کرد. دەرگاکانی ئاسمانی بۆ خراە سەر پشت و عەرشی خی بۆ هاتە لەرزین. و خەڵکی ئاسمان بە مرنەکەی گەشانەوە. فەرمووی بە دڵنیاییەوە ئەوە دەبێت سەعد بێت چونکە ئەو ئێوارە حاڵی پەرێشان بوو پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ تەشریفی هێنا هەروەک جبریل پرسیاری کردبوو فەرمووی سەعد چی بەسەر هاتووە فەرمویان ئەی پێغەمبەری خوا ئەو گیانی سپارد کە سوکارەکەی هاتن هەڵیان گرت و بردیانەوە بۆ ناو ماڵ و مناڵی خۆیان پاشان پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ نوێژی بەیانی ئەنجامدا ڕۆیشت و ئێمەش لە خزمەتیا دەرچوین زۆر بە گورجی و خێرایی هەنگاوی دەنا هەتا هەموو لاکانی نەعلەکانی پچڕا عەباکانمان لە شان کەوتە خوارەوە هاوەڵان سکاڵای ئەویان بردە خزمەتی و فەرمویان ئەی پێغەمبەری خوا ماندوود کردین بە ڕۆشنە خێراکەت لە وەڵامدا فەرمووی لەوە دەترسم فریشتەکان زووتر لە ئێمە بگەنە لای و بیشۆن هەروەک حەنزەڵەیان شۆرد حەنزەڵی کوڕی ئەبوو عامر ڕزای خۆی لەسەر بێ لە غەزای ئوحود شەهید کرا جەنابەتی لەسەر بوو بۆیە فریشتەکان شۆردیان کاتێک پێغمبەری خوادرودی خی لەسەر بێ گەیشتە ماڵی سەعەت بینی شۆردا بوو دایکی بۆی دەگریا و دەی فەرموو ئەی دایکت نەژی سەعەت ئەی خاوەن نەبەردی و جوامێری و کۆڵ نەدان پێغمبەری خوادرودی خی لەسەر بێ فەرمووی هەموو شیوەن و لاوانەوەیەک بۆ مردوو درۆیە تەنها لاواندنەوەی دایکی سەعد نەبێت لە چەندین گێڕانەوەدا ئەوە بەرچاو دەکەوێت کە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لەگەڵ تەرمەکەی گەڕاوەتەوە مزگەوت و خۆی و هاوەڵانی نوێژیان لەسەر کردووە عیشە ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لەسەر تەرمەکەی ئامادە بوو سوێند بەو زاتەی گیانی منی بەدەستە من گریانی ئەبوبەکر و عومەرم لێک جیا دەکردەوە، ئەوان هەر وەک ئەو ئایەتەی خودا بوون کە دەفەرموێت، ڕوحەماء بەینەهم، پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ کاتێک خەفەتێکی دەبوو ڕیشی موبارەکی دەگرت. ئەنەس ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، پێغەمبەری خوا دروودی خوای لەسەر لەو کاتەدا کە تەرمی سەعدیان دانابوو فەرمووی، عەرشی خوای بەخشندە هاتە لەرزین بۆ مردنی سەعدی کوڕی معاز دوڕوەکان دەستیان گرتبوو بە تەرمەکەی سعدەوە کاتێک هەڵیان گرتبووتیان سعد لەبەر ئەو حکومەی کە لەبارەی بەنی قوڕێزەوەدا بووی ئاوهایە وەوتیان ئای چەند تەرمەکەی سووکە ئەو وتانیان گەیشتەوە بە پێغەمەری خوادرودی خی لەسەر بێ ئەویش فەرمووی نا ئەوە لەبەر ئەوەیە کە فریشتەکان لەگەڵ یاندا هەڵیان گرتووە لە گێڕانەوەیەکی تردا بەڵام فریشتەکان هەڵیان گرتبوو. خەڵکەکە وتیان، ئەی پێغەمبەری خوا، هیچ تەرمێکمان هەڵنەگرتووە سووکتر بێت بە لامانەوە لە تەرمی سەعد. پێغەمبەری خوا فەرمووی، تەرمەکەی بۆ کێشی سووک نەبێت، لە کاتێکدا ئەوەندە و ئەوەندە فریشتە دابەزیون کە پێشتر ئەوەندە دانەبەزیون، ئەوان لەگەڵتان هەڵیان گرتووە. جابر ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، کاتێک پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ نوێژی لەسەر کرد ئێمەش دواتر خستمانە گۆڕەکەیەوە و خۆڵمان کردە سەر و ڕێکمان خست بۆ ماوەیەکی درێژ پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ سبحانە اللای وت و خەڵکەکەش وتیانەوە پاشان ئەله هۆگبەری فەرموو خەڵکەکەش وتیانەوە اینجا وتیان ئەی پێغەمبەری خوا بۆچی لەو کاتە سبحان اللات وت فەرمووی گۆڕەکە تەسک بۆەوە و لەسەر ئەو بەندە ساڵحە و گۆڕە و شار درا هەتا خوای گەورە دەرووی لێ کردەوە. لە گێڕانەوەیەکی تردا فەرمووی، ئەو بەندە چاکەی خوا کە عەرش بۆی هاتە لەرزین و دەرگاکانی ئاسمانی بۆ خرایە سەر پشت و حەفتا هەزار فریشتە ئامادەی بەڕێکردنی تەرمەکەی بوون، گۆڕە و شارێک درا چۆن گۆڕە و شارێک، پاشان دەرووی لێ کرایەوە و ڕزگاری بوو. لە گێڕانەوەیەکی تردا دەفەرموێ، بۆ مردن و بەڕێکردنی سەعدی کوڕی موعاز حەفتا هەزار فریشتە ئامادە بوون، بەر لە ئەو پێیان لەسەر زەوی دانەنابوو و لە کاتی شاردنەوەی تەرمەکەیدا فەرمووی سبحان اللە ئەگەر کەسێک لە گۆڕە و شاری گۆڕ ڕزگاری ببوایە ئەوە سەعد ڕزگاری دەبوو ئەو گوشین و گۆڕە و شارێک درا چۆن گۆڕە و شارێک پاشان ڕزگاری بوو هەروەها لە گێڕانەوەیەکی تردا پێغەمبەری خوادرودی خوای لەسەر بێ دەفەرمێت گۆڕگوشین و گۆڕە و شارێک هەیە ئەگەر کەسێک لێی ڕزگار بواە ئەوە سعدی کوڕی معاز ڕزگاری دەبوو لێی محەممەدی کوڕی شەرحەبیل دەفەرمێت، پیاوێک چنگێک خۆڵی لەسەر گۆڕی سەعد هەڵگرت ئەو ڕۆژە، دواتر کردیەوە و بینی بۆتە میسک. بەو جۆرە سەعدی کوڕی معاز ڕەزای خوای لەسەر بێت گیانی پاکی سپارد. لەدەستدانی ئەو کۆسپێکی گەورە بوو بۆ سەر موسڵمانەکان. خاتوو عایشە ڕەزای خوای لەسەر بێت دەفەرمێت، هیچ کەسێک، لەدەستدان و کۆچی دواییەکەی لە دوای پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ و دوو هاوەڵەکەی، یاخود یەکێکیان ئەوەندە کۆسپێکی گەورە نەبوو کە مسوڵمانان دووچاری کۆسپێکی دڵتەزێن بکا بە تەنها سەعدی کوڕی معاز نەبێت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ هەواڵی داوەتە مسلمانان بە هەندێک لەو شتانەی کە خوای گەورە بە سەعدی کوڕی معازی بەخشیوە لە بەهشتی پڕناز و نیعممەتدا بەڕای کوڕی عازب ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت جلێکی ئاوریشمی بە دیاری بۆ پێغەمبەری خوا هاتبوو هاوەڵانیش دەستیان لێدا و سەریان لێ سوڕما بوو لەبەر نەرمونیانیەکەی پێغەمبەری خوادرودی خوای لەسەر بێ فەرمووی دەستە سڕەکەی سعدی کوڕی معاز لە بەهشتا لەوە باشتر و نەرمترە پاشماوەی ڕووداوەکانی غەزای خەندەق یەکەم هاوسەرگیری پێغەمبەری خوادرودی خوای لەسەر بێ لەگەڵ خاتوو زەینەبی کچی جەحش خوای گەورە ویستی لەسەر ئەوە بوو جیاوازی چینایەتی و خونەریتی بە کوڕ کردن کە لە نەریتە باوەکانی سەردەمی نەفامی بوون و لە دڵ و دەروونی خەڵکیدا جێگیر ببوون هەڵی بوەشێنێتەوە و نەیهێڵێت پەیوەندی ژن و مێردایەتی نێوان زەینەبی کچی جەحش و زەیدی کوڕی حاریسە زۆر خراپ بوو بە تایبەتی زەینەب خۆی بە شایستەی زەید نەدەزانی زەید هاتە خزمەت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ و سکاڵای گوزەرانی خۆی لەگەڵ زەینەب لەلا باس کرد پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ فەرمانی پێکرد کە دەستبەرداری هاوسەرەکەی نەبێ پشوو درێژ و ئارامگر بێ و لە خوا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 و لە ئێوەن ئەگەر دوور لە سوکایەتی هەڵەیەکتان کرد ئەوە قەی ناکە بەڵام ئەگەر لە دڵتاندانیەتێکی ناپاک هەبێت بۆ سوکایەتی پێکردنیان ئەوە لێپرسینەوەی دەبێت هەمیشە و بەردەوامیش خوا لێ خۆش بوو میهرەبانە. ئەو هاوسەرگیریەی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لەگەڵ خاتوو زەینەب لە دوای غەزای بەنی قوڕەیزە بوو لە ساڵی پێنجەمی کۆچی بەڕای زۆرینەی زانایان لە کاتی گواستنەوەکەیدا پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ نان و چێشتێکی زۆری ئامادە کرد و میوانداریەکی گەورەی بۆ ئەوە ساز کرد بە شێوەیەکی شایستە هەروەک ئەنەس ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت پێغەمبەری خوددام نەبینیوە نان و چێشتی شایی بۆ هیچ کام لە هاوسەرەکانی ئامادە بکات وەک ئەوەی بۆ زەینەبی ئامادە کرد وەلیمەی زەینەبی بەمەڕێک ساز کرد ئەو هاوسەرگیریە شانازی و ستایشێکی جوان بوو بۆ خاتو زەینەب ڕزای خوای لەسەر بێ ئەو هەموو کات شانازی بەسەر هاوسەرەکانی ترەوە دەکرد بەو هاوسەرگیریە پیرۆزەی ئەنەس ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت خاتوو زەینەب ڕەزای خوای لەسەر بێ شانازی دەکرد بەسەر هاوسەرەکانی تری پێغەمبەرەوە دەی فەرموو ئێوە کەس و کارتان مارەیان بڕیون من خدای گەورە ماری بڕیوم لە پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە سەروی حەود ئاسمانەوە هەر بەو بۆ نەپیرۆزەشەوە ئاەتەکانی حیجاب دابەزین هەروەک ئەنەس ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، من لە هەموو خەڵکی زاناترم و دەزانم کەی حیجاب دابەزی. پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ زەینەبی کچی جەحشی گواستەوە. ڕۆژی گواستنەوەکەی لە شاری مەدینە بوو. لە دوای ئەوەی خۆر بەرز بۆوە خەڵکی بانگهێشتی خواردنی ژن گواستنەوە کرد. پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ دانیشتبوو خەڵکەکەش لە خزمەتیا دانیشتن خەڵکەکە هەڵنەستان هەتاکو و پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ هەڵنەستا و دواتر ڕۆیشت منیش لە خزمەتیا ڕۆیشتم هەتاکو و گەیشتی نەبەر دەرگای ژوورەکەی خات و عیشە ڕزای خوای لەسەر بێ پاشان گومانی وابر کە خەڵکەکە ڕۆیشتون ئینجا گەڕایەوە منیش لە خزمەتیا گەڕامەوە کەچی ئەوان لە شوێنی خۆیان دانیشتبوونەوە دووبارە تەشریفی گەڕایەوە هەتاکو گەیشتینەوە ژوورەکەی خاتوو عایشە منیش لە خزمەتیا بووم دواتر گەڕایەوە منیش گەڕامەوە لە خزمەتیا ئەم جارە بینیم هەستا بوون پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە نێوان من و خۆیدا پەناگەیەکی دانا خودای گەورەش ئاەتەکانی حیجابی دابەزاندە سەری کوشتنی ئەبو ڕافع سەلامی کوڕی ئەبو الحەقیق ئەبو ڕافع سەلامی کوڕی ئەبو حەقیق یەکێ بوو لە سەرکردەکانی جوولەکەکانی بەنی نەزیر کە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ دووری خستبوونەوە لە شاری مەدینە لە دوای ئەوەی پەیمانانی خۆیان شکان لەگەڵ مسلمانەکاندا هەروها لە دوای ئەوەی ئبن و ئەبیل حەقیق لەگەڵ سەرکردە ناودارەکانی تری بەنی نەزیر ڕۆیشتن بەرەو شاری خەیبەر و لەوێ داڵدەیاندان و پشتیوانیان لێکردن ئەو لەوێدا نیشتەجێی قەڵایەکی تایبەت بەخۆی بوو سەرکردەکانی بەن و نەزیر بەردەوام چاوەڕی دەرفەتێکی گونجاو بوون بۆ تۆڵەسەندنەوە لە مسلمانەکان و ئاواتیان دووبارە گەڕانەوە بوو بۆ شاری مەدینە بەڵام ئەوان بە تەنها نەیان دەتوانی بەو کارە هەستن بۆیە کەوتنە دروستکردنی پەیوەندی بەربڵاو و نوێنەری خۆیان بە هەموو لایەکدا بڵاو کردەوە تا بەرەیەکی گەورە و بەهێز پێک بهێنن لەگەڵ سەرجەم عەرەبەکاندا بە مەبەستی پەلاماردانی مسوڵمانەکان لە شاری مەدینە ئەم تاوانبارەش سەلامی کوڕی ئەبیل حەقیق ڕۆڵێکی گەورەی هەبوو لە پێکهێنانی بەرەیەکی گەورە لە هۆزەکانی غەتەفان و هاوپەیمانەکانیان لە ناوچەی نەجددا عروەی کوڕی زوبەی ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت سەلامی کوڕی ئەبیل حەقیق پەیوەندی کرد بە غەتەفان و هۆزە عەرەبە موشریکەکانی چواردەوریان و بەڵێنی یارمەتی و دەستکەوتی گەورەی پێدان تا ئەوانیش خۆیان ساز و ئامادە بکەن بۆ جەنگ دژ بە مسوڵمانەکان. ئەوانیش بەشداربوونی خۆیان ڕاگەیاند و هەموو غەتەفان کەوتنە خۆئامادەکردن. لە لایەکی ترەوە حویی کوڕی ئەختەبیش لە مەککە دانیشتوانەکەی هەڵخەڵەتاندبوو بۆ ئەو کارە پێی ڕاگەیاندبوون، کە سەرجەم غەتەفان و هۆزەکانی تر لەگەڵ جوولەکەکان لە ناوچەکانی خۆیان ئامادە و چاوەڕێی کۆمەک و پارە دەکەن بۆ سازدانی ئەو بەرەیە دژ بە مسلمانەکان لە دواجاردا بەرەیەکیان پێکهێنا و پەلاماری شاری مەدینەیاندا و تووشی شکستێکی گەورە هاتن قوڕەیش و هۆزەکانی نەجد هەموو بە شکستەوە گەڕانەوە ناوچەکانی خۆیان هۆزی بەن و قوڕەیزەی جوولەکە نشینیش وەک پێشتر باسکرا تیاچوون و حویی کوڕی ئەختەبیش کوژرا بەڵام ئەبوو ڕافعی تاوانبار دەرباز بوو چونکە لە قەڵاکەی خۆیدا بوو لە ناوچەی خەیبەر و لە گۆڕۆپانی شەڕدا ئامادە نەبوو ئەم کارەشی وای کرد کە بە تاوانبارێکی ترسناک و ڕاکردوو بناسرێت لای موسڵمانان و هەوڵ بدرێت بۆ لەناوبردنی تا لە دواڕۆژدا ئەم جموجوڵە شەڕخوازییانەی نەخاتەوە گەڕ دژ بە موسڵمانان و دووبارە تووشی کێشە و مەترسیان نەکات. ئەنساریەکان پێشبڕکێیان دەکرد لەناو خۆیاندا بۆ ئەنجامدان و جێبەجێکردنی فەرمانەکانی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ، لە دوای ئەوەی ئەوسییەکان کارێکی پاڵەوانانەیان ئەنجام دا و کەعبی کوڕی ئەشرەفی جوولەکەی تاوانباریان لەناو برد. خەزرەجەکانیش لە چاوەڕوانیدا بوون بۆ ئەنجامدانی کارێکی تری هاوشێوەی ئەوان. لە دوای ئەوەی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ موسڵمانانی هاندا بۆ لەناوبردنی تاوانبار ئەبوو ڕافع سەلامی کوڕی ئەبیل حەقیق، خەزرەجەکان هاتنە پێشەوە ئامادەبوونی خۆیان ڕاگەیاند بۆ ئەنجامدانی ئەو کارە گران و پڕ مەترسییە. چونکە ئەو تاوانبارە لە ناو هۆز و شاری جوولەکەکان خەیبەردا بوو دوور لە مەدینا لەبەر گرانی و مەترسیداری ئەم کارە پیاوانێکی خەزرەجی هەڵبژارد کە مەرجی پێویستیان تیا بوو بۆ ئەنجام گەیاندنی ئەم کارە گرانە عبدوڵای کوڕیعەتێکی کردە سەرکردیان چونکە زمانی عیبری و جوولەکەی بەباشی دەزانی و پێشتریش پەیوەندی هەبوو بە ئەبوو ڕافعەوە بەناوی خوای بەخشندەی میهرەبان ئەڵلقەی پ شش بەڕێزان لە ئەڵلقەی ڕابردوودا باسمان لە سەلامی کوڕی ئەبیل حەقیق کرد کە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ سریەکی ڕێکخز بە سەرکردایەتی عبدوڵای کوڕی عتیق تا بچن و ناوبراو لە ناوبرن بەهۆی ئەو پلانگێڕی و ئاژاوە گێڕیەی کە ئەنجامی دابوو بەسەرهاتەکانی ئەم سریەیەش لە سەحیحی بوخاریدا هاتووە بەڵام ئیسنادەکانی لای نووسرانی ژیاننامی پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ زعیفە بۆ ئەوەی ڕووداوەکانی ئەم سریەیە بەباشی بزانین هەستاوین بە کۆکردنەوەی سرجەم ڕووداوەکانی تایبەت بەم باسە لە سرجەم سەرچاوەکانی فرەرمودە و ژیان نامەنووسان و دوای ڕێکخستنیان بە شێوەیەکی بابەتیانە کە هەموو ڕووداوەکان بگرێتە خۆ باسەکە بەم شێوەی خوارەوە دەرچوو ابن اسحاق ڕەحمەتی خی لێبێ دەفەرمێت لە دوای تەوابوونی جەنگی خەندەق و بەنی قوڕیزە ئەبوو ڕافع سەلامی کوڕی ئەبیل حەقیق یەکێ بوو لەوانی کە ڕۆلی سەرەکی هەبوو لە پێکێنانی بەرەی ئەحزاب دژ بە پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ ئەوسیەکان لە پێش جەنگی ئوحوددا کەعبی کوڕی ئەشرەفیان لەناو برد لەسەر ئەوەی دوژمنێکی سەرسەخت بوو بۆ پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ و بەردەوام خەڵکانی هاندەدا بۆ دوژمنایەتی و بەگژاچوونەوەی پاشان خەزرەجەکانیش مۆڵەتیان وەرگر لە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بۆ لە ناوبردنی سەلامی کوڕی ئەبیل حەقیق لە خەیبەر و پێغەمبەری خواش درودی خوای لەسەر بێ ڕێگەیدان زهری بۆی گەڕامەوە لە عبدوڵای کوڕی مالیک کە فەرموویەتی ئەو کارەی کە خوای گەورە بۆ پێغەمبەری خوای ڕێکخستبوو ئەوە بوو هەردوو هۆزی ئەوس و خەزرج وەک دوو ئەسپی تیژڕەو لە پێشبڕکێدا بوون لە خزمەت پێغەمبەری خوادا هۆزی ئەوس هەر کارێکی ئەنجام بدایە لە بەرژەوەندی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ هۆزی خەزرەجیش دەیانوت واللهی نابێت بەم سەروەریەتان بۆ ئیسلام پێشمان بدەنەوە لای پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ ئەوانیش دەستبەردار نەدەبوون تا چالاکیەکی هاوشێوەی ئەوانیان ئەنجام نەدایە بەم شێوەیەش گەر خەزرەجیش ئەو کارەی ئەنجام بدایە ئەوانیش دیسانەوە دەکەوتنەوە پێشبڕکێیان کاتێک ئەوس کەعبی کوڕی ئەشرەفیان لەناوبرد بەهۆی دژایەتی لەگەڵ پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ هۆزی خەزرەجیش وتیان واللهی هەرگیز ناهێڵین بەو کارەتان پێشمان بدەنەوە بۆیە لە ناو خۆیاندا گفتوگۆیان کرد کێ هەیە لە دژایەتی بۆ پێغمبەری خوادرودی خی لەسەر بێ وەک کابی کوڕی ئەشرف دواجار باسی سەلامی کوڕی ئەبیل حەقیقیان کرد کە لە خەیبەر بوو لە ڕیوایەتێکی تردا لە قەڵایەکی خۆیدا بوو لە ناوچەی حیجاز هۆزی خەزرەج هاتنە خزمەت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ داوای مۆڵەتیان لێکرد تا ڕێگەیان بدات سەلامی کوڕی ئەبیل حەقیق لە ناوبرن پێغەمبەری خوش درودی خوای لەسەر بێ ڕێگەیدان بە ئەنجامدانی ئەو کارە لە هۆزی خەزرەجدا، لە بەنی سەلەمە، عەبدوڵڵای کوڕی عەتیک و مەسعوودی کوڕی سینان، عەبدوڵڵای کوڕی ئونەیس، ئەبوو قەتادە، و خوزاعەی کوڕی ئەسوەد کە لە ئەسلەم هاوپەیمانیان بوو، لەگەڵ عەبدوڵڵای کوڕی عوتبە. ئەمانە خۆیان ئامادە کرد و پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ داوای لێکردن منداڵ و ئافرەت نەکوژن. ئەوان دەرچوون و ڕۆیشتن تا گەیشتنە خەیبەر. بە شەو گەیشتنە نزیک قەڵاکەی سەلامی کوڕی ئەبیل حەقیق و زیاتر لێی نزیک بوونەوە. لەو کاتەدا خۆر بە تەواوی ئاوا بوو. خەڵکانی ئەوێ مەڕ و ماڵاتەکەیان دەهێنایەوە. عەبدوڵای کوڕی عەتیق بە هاوڕێکانی وت، لە جێگەی خۆتان دانیشن. و چاوەڕێ بکەن هەتا من دەڕۆم و تەماشای ئەو ناوە دەکەم و بە نەرمی دەدوێم لەگەڵ دەرگاوانەکەدا بەڵکو و ڕێگەم بدا بچمە ژوورەوە پاشان عبدوڵا ڕۆیشت تا نزیک بووە لە دەرگاکە عبدوڵا دەڵێت لە هەوڵی چوونە ژوورەوەدا بووم لەو کاتەدا گوێ درێژێکیان لێون بوو بوو هەندێکیان بە مەشخەڵێکی ئاگرەوە لە قەڵاکە هاتنە دەرەوە بۆ دۆزینەوەی کە ئەوان هاتن بە ڕوومدا من سەرم داپۆشی و چوومە کەنارەوە وەک ئەوەی دەست بە ئاو بگەیەنم، دەرگاوانەکە هاواری کرد و وتی. هەر کەسێک دەیەوێت بێتە ژوورەوە با بێتە ژوورەوە پێش ئەوەی دەرگاکە دابخەم. پاشان دەرگاوانەکە بانگی لە من کرد و وتی. ئەی بەندەی خوا! گەر دەتەوێت بێیتە ژوورەوە ئێستا وەرە ژوورەوە، چونکە من دەمەوێت دەرگاکە دابخەم. عەبدوڵڵا دەڵێت، چوومە ژوورەوە بۆ ناو قەڵاکە، لە تەویلەیەکدا لای دەرگای قەڵاکە خۆم شاردەوە، دەرگاوانەکەش لە دوای هاتنە ژوورەوەی خەڵکەکان دەرگای قەڵاکەی داخست و کلیلەکانی دەرگاکەی هەڵواسی بە دارێکدا کە داکوترابوو بە دیوارەکەدا ئەبوو ڕافیعیش سەلامی کوڕی ئەبیل حەقیق لە باڵەخانەیەکی خۆیدا لەگەڵ چەند کەسانێکدا قسەیان دەکرد منیش کە جێگەی کلیلەکانم زانی هەستام و کلیلەکانم هێنا و چووم دەرگای قەڵاکەم پێکردەوە و وتم با بێدەنگ و لەسەر خۆبم نەوەک پێم بزانن. پاشان چووم دەرگای ماڵەکانی ناو قەڵاکەم لە دەرەوە لەسەر داخستن. پاشان هاوڕێکانم هاتنە ژوورەوە و ئەبوو ڕافعیش لە باڵەخانەکەی خۆیدا بوو پەیژەیەکی پێوە بوو. ئینجا هەموومان بە پەیژەکەدا سەرکەوتین تا چووینە بەر دەرگای ژوورەکەی لە دەرگایماندا. ژنەکەی هاتە دەرەوە و پێی وتین، ئێوە کێن؟ ئێمەش وتمان، ئێمە چەند کەسێکی عەرەبین، هاتووین مامەڵە و کڕین و فرۆشتن بکەین. وتی وەرنە ژوورەوە، ئەوە ئەبوو ڕافعە. ئێمەش چووینە ژوورەوە و دەرگای ژوورەکەمان لەسەر خۆمان و ئەو داخست لە ترسی ئەوەی نەوەک لە کاتی شەڕ و هەراماندا ئەو بۆی دەرباز بێ ژنەکەی هاواری کرد و دەنگی لێ بەرز کردینەوە هەموو یەکێکیش لە ئێمە شمشێرەکەمان لێ بەرز کردەوە تا بیکوژین بەڵام ئەوەمان بیرکەوتەوە کە پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ داوای لێکردین کە ئافرەت نەکوژین ئیتر ئێمەش نەمان کوشت. عەبدوڵڵاش ژوور بە ژوور بەدوای ئەبوو ڕافیعدا دەگەڕا، کە دەچووە ناو هەر ژوورێکەوە دەرگاکەی لە ناوەوە لەسەر خۆی دادەخست، بۆ ئەوەی گەر ئاشکرا بوون جوولەکەکان نەتوانن بگەنە فریای تا ئەو دەکوژرێت. تا چوونە ژوورەکەیەوە. عەبدوڵڵا دەڵێت، تەماشام کرد ئەبوو ڕافیع لە ژوورێکی تاریکدا لەناو خێزانەکەیدا نووستووە و نەمدەزانی ئەو لە کوێدایە. منیش بانگم لێ کرد و وتم، ئەبو ڕافع ئەبو ڕافعیش وتی ئەوە کێیە؟ منیش بەرەو جێگەی دەنگەکە چووم شپرزە بووم و شمشێرێکم لێدا بەڵام بەری نەکەوت ئەویش هاواری کرد من چوومە دەرەوەی ژوورەکە و پاش ماوەیەک هاتمەوە ژوورەوە وەک یەکێک ڕزگاری بکات و دەنگەکەم گۆڕی وتم ئەوە چییە ئەبوو ڕافع ئەو دەنگە دەنگە چییە ئەویش وتی دایکت لە ناوچێ بەلاتەوە سیر نییە پیاوێک هاتووەتە ژوورەوە و شمشێرێکی لێدان بەرم نەکەوت ئینجا منیش جێگەکەیم بە باشی زانی و بۆی چووم شمشێرێکی ترم لێدا و بریندارم کرد بەڵام نەم کوشت و زۆر سوودی نەبوو ئەویش هاواری کرد و ویستی لە جێگەی نووسنەکەیدا هەڵسێت منیش نوکی شمشێرەکەم کرد بە ناوسکیدا خۆمدا بەسەر دەستی شمشێرەکەمدا تا گوێم لە قرچەی ئێسکی پشتی بوو ئەو جارزانیم کە کوشتومە پاشان هاتمە دەرەوە دەرگا بە دەرگام کردەوە چوومە دەرەوە بە پەلەو شپرزە بووم هاتم بۆ لای پێیژەکە تا لەوێوە دابەزمە خوارەوە. ئنجا پیای دەهاتمە خوارەوە و وامزانی گەیشتوومەتە سەر زەوی، بەڵام چەند پلەیەکی مابوو، لەوێدا کەوتمە خوارەوە و قاچێکم شکا و بە جامانەکەم بەستمەوە. ئەو شەوە مانگەشەو بوو. پاشان بە هەنگەشەلە گەڕامەوە بۆ لای هاوڕێکانم. ئەوانیش منیان هەڵگرت. هەموو بەیەکەوە خۆمان کردە ناو جۆگەی یەکێ لە کارێزەکانیانەوە. جوولەکەکانیش بە ئاگا هاتنەوە و ئاگریان کردەوە بۆ دۆزینەوەی ئێمە، بە هەموو لایەکدا بڵاو بوونەوە و بەدواماندا دەگەڕان، بەڵام ئێمەیان نەدۆزیەوە و بێ ئومێد بوون، پاشان هەموو گەڕانەوە و لە ئەبو ڕافع کۆبوونەوە، ئێمەش لەناو خۆماندا وتمان، چۆن دڵنیابین کە ئەو دوژمنەی خوا لەناوچووە؟ پیاوێک لە ئێمە وتی من دەگەڕێمەوە ناویان و تەماشا دەکەم بەڵام پێش بکەون و بڕۆن مژدە بگەیەن نە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بەڵام من ئەم ناوچەیە جێ ناهێڵم تا دەنگی شین و گریان دەبیستم پاشان گەڕامەوە و چوومە ژوورەوە لە دەرگای قەڵاکە دانیشتم وتم من ئەم شەو ئێرە جێ ناهێڵم تا دڵنیا دەبم لە کوژرانی تا بەرەبەیان بۆ و کەڵەشێر قوقاندی لەو کاتەدا یەکێکیان بە گریانەوە چووە سەر دیواری قەڵاکە وتی ئەبوو ڕافع تاجیرەکەی هەموو ناوچەی شام کوژراوە اینجا خۆم کرد بە ناو قەرەباڵغی جوولەکەکانی ئەوێدا و چووم بەرەو تەرمەکەی بینیم ژنەکەی لەگەڵ چەندەها پیاوی جوولەکە لە چوار دەوری بوون ژنەکەی بە چراکەی تەماشای دەموچاوی ئەبوو ڕافعی دەکرد و بەسەر هاتەکەی بۆ دەگێڕانەوە و دەیوت سوێند بخوا من گوێم لە دەنگی عبدوڵای کوڕی عتیک بوو پاشان خۆمم بە درۆ خستەوە وتم، عەبدوڵڵای کوڕی عەتیک کەی دەتوانێت بگاتە ئێرە؟ ئینجا تەماشای دەم و چاوی ئەبوو ڕافیعی کرد و وتی، مرد و گیانی دەرچوو، سوێند بە خوای جوولەکە! ئیتر منیش هیچ وشەیەکم بەر گوێ نەکەوتووە شیرینتر بێت لام وەک ئەم وشەیە. پاشان خۆمم دەرباز کرد لە ناوچەکە و بە ڕێگەدا دەڕۆیشتم و هیچ ئازارێکم نەبوو تا گەیشتمەوە هاوڕێکانم پێم وتن، خودا ئەبوو ڕافیعی لەناو برد. ئێمەش با خۆمان ڕزگار بکەین لەگەڵ هاوڕەکانمدا گەڕینەوە لە شەودا دەڕۆشتون و لە ڕۆژدا لە جێگەیەک دەحەواینەوە و یەکێکمان دەکرد بە پاسەوانمان بەو جۆرە بەردەوام بووین تا گەیشتینەوە ناو شاری مەدینە و چوینە خزمەت پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ لەسەر منبەری مزگەوتەکەی وتاری بۆ خەڵکی دەدا کە ئێمەی بینی فەرمووی، ڕوخسارتان ئازاد بێت لە ئاگر، ئێمەش وتمان، ڕوخساری تۆش ئەی پێغەمبەری خوا. فەرمووی، ئایا کوشتتان؟ وتمان، بەڵێ. ئینجا داوای ئەو شمشێرەی کرد کە پێی کوژراوە. پاشان فەرمووی، شمشێرەکەم بدەنە دەست. ئێمەش شمشێرەکەمان پێدا و لە کێلان دەری کرد و بە شمشێرەکەی عەبدوڵڵای کوڕی عەتیکی فەرموو، بەڵێ، بەمەیان کوژراوە ئەوەتا خواردنەکەی بە نووکی ئەم شمشێرەوەیە لە دواییدا پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بە عەبدوڵای فەرموو قاچت درێژکە ئەویش قاچی درێژ کرد و دەستی بە قاچی داهێنا و شکاوی قاچی چاک بووەوە و وا دیار بوو کە هەرگیز نەشکاوە و ئازاری نەبووە سریەکەی عەبدوڵای کوڕی ڕەواحە بۆلای یەسیری کوڕی ڕزام لە دوای ئەو سەرکەوتنەی کە مەفرەزەکەی عەبدوڵای کوڕی عەتیک بەدەستی هێنا و ئەبوو ڕافعی گەورە جوولەکەیان کوشت جوولەکەکان پیاوێکی ئازا و قارەمانیان کردە پێشەوایان کە ناوی یەسیری کوڕی ڕزان بوو ئەم پیاوەش وەک ئەبوو ڕافعی پێشخۆی کەوتە ئاژاوەگێڕی و دروستکردنی بەرەیەک لە جوولەکەکانی ناوچەکانی سەروو و هاوپەیمانی لەگەڵ غەتەفان بە مەبەستی هێرشبردنە سەر شاری مەدینە. ئەم هەوڵدانەش گەیشتەوە بە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ و دەست بەجێ سێ کەسی وەک هەواڵدار ناردە ناوچەی خەیبەر و بە نهێنی خۆیان گەیاندە ئەوێ و هەواڵەکانیان پشت ڕاست کردەوە پاشان گەڕانەوە لای پێغەمبەری خوادروری خوای لەسەر بێ لە مانگی شەوالی ساڵی شەشی کۆچیدا سریەیەک پێکێنرا کە ژمارەیان سی کەس بوو پێشەوایان عبدوڵای کوڕی ڕەواحە بوو هەستان بە ئەنجامدانی نەخشەیەکی خستنە ناو داوەوە هاوشێوەی ئەو نەخشەیە کە کەعبی کوڕی ئەشرەفی پێکوژرا وردەکاریەکانی ئەم باسە هەر سێ پێشەوایانی سیرە، موسای کوڕی عوقبە و عوروەی کوڕی زوبەیر و محەمەدی کوڕی ئیسحاق دەیگێڕنەوە و دەفەرموون، پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ عەبدوڵڵای کوڕی ڕەواحەی نارد لەگەڵ سی سواردا کە عەبدوڵڵای کوڕی ئونەیسیان لەناودا بوو بۆ لەناوبردنی یەسیری کوڕی ڕوزام کە سەرکردە و پێشەوای جوولەکەکانی خەیبەر بوو. دوای ئەوەی هەواڵی پیلانە شەڕخوازەکانی بە کۆکردنەوەی غەتەفان و دروستکردنی بەرەیەک دژ بە مسلمانان ئەم هەواڵە گەیشتەوە بە مسلمانان سریەکە ڕۆیشتن تا گەیشتنە خەیبەر چوونە لای یوسر و گفت و گۆیان لەگەڵ کرد و خۆیان لێ نزیک کردەوە و پێیان ڕاگەیاند گەر تۆ بچیت بۆ لای پێغەمبەری خوا ڕێزت لێ دەگرێت ئێمەشی ناردۆتە لای تۆ تا بتکاتە سەرکردەی خۆی لەسەر خەیبەر بەم جۆرە بەردەوام بوون لە گفت و گۆ لەگەڵیدا تا خەڵەتاندیان و قایلیان کرد کە لەگەڵیاندا بێت بۆ لای پێغەمبەری خوا درودی خۆی لەسەر بێ یەسیر خۆی لەگەڵ سی کەس لە پاسەوانەکانی لەسەر وشتری مسلمانەکان سوار بوون لە پێشەوە و هەموو یەکێکیان مسلمانێکی لە پاشەوە سوار بوو بەڕێگەدا هاتن بەرەو مەدینە تا گەیشتە دەشتی سەبار کە لە خەیبەرەوە شش میل دوورە لەوێدا یەسیری کوڕی ڕوزامی جولەکە پەشیمان بووە لەسەر هاتنی و ڕۆیشتنی بۆ لای پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بۆیە دەستی بر بۆ شمشێرەکەی عەبدوڵای کوڕی ئونەیس و عەبدوڵاش بەمەی زانی وشترەکەی تاودا بەو جۆرەش وشتر سوارەکانی تریش وشترەکانیان تاودا تا عەبدوڵای کوڕی ئونەیس دەستی لە یەسیری کوڕی ڕوزام گیر کرد و فڕێی دایە خوارەوە و خۆیشی بازی دایە خوارەوە بە دوایدا شمشێرێکی لە قاچی یەسیردا و قرتاندی یەسیریش گۆچانێکی داری بەهێزی شەوحەتی بەدەستەوە بوو، کێشای بە دەموچاوی عەبدوڵڵای کوڕی ئونەیسدا، بە سەختی دەموچاوی بریندار کرد و عەبدوڵڵا ئەوی کوشت. ئینجا هەموو یەکێک لە موسڵمانەکان پەلاماری ئەو جوولەکەی دەدا کە لەگەڵیدا بوو. بەم جۆرە هەموو جوولەکەکان کوژران، تەنها یەک پیاو لە جوولەکەکان کە لە ڕاکردندا تیژڕەو بوو، لە دەستیان هەڵات و ڕایکرد و بۆیان نەگیرایەوە. هیچ یەکێکیش لە مسوڵمانەکان بریندار نەبوون تەنها عەبدوڵڵا نەبێت پاشان هەموو گەڕانەوە خزمەت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ و تفی پیرۆزی لە جێبرینەکەی عەبدوڵڵا دانا و نەجەراعەتی کرد و نە ئازاریدا هەتا وەفاتی کرد سریەی محەممەدی کوڕی مەسلەمە بۆ هۆزی بەنی قرتا هۆزە نەزجێ بتپەرستەکان بوێر بوون بەرامبەر مسلمانەکان و خاوەنی ژمارە و کەرەستەی جەنگیش بوون بەردەوام قوڕیش و جولەکەکان فریویان دەدان و دەیان خستنە ریزی بەرەی خۆیانەوە دژ بە مسلمانەکان وەک لە جەنگی خەندەقدا ڕوویدا لەبەر ئەوە کاتی تەمێکردنیان نزیک بووبەوە لە شەش یان دەی مانگی محەڕەمی ساڵی شەشی کۆچیدا پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ سریەیەکی ئاراستەکردن کە پێک هاتبوو لە سی کەس بە پێشەوایەتی محەممەدی کوڕی مەسلەمە بۆ هێرشکردنە سەر هۆزی بەنی قێرتا کە بەشێک بوون لە هۆزی بەنی بەکر و بەنی کیلاب و نیشتەجێی ناوچەی زەڕییە بوون لەسەر ڕێگەی بەسڕە و حەوت شەو دوور بوو لە شاری مەدینەوە سریەکە غافڵگیرانە پەلاماریاندان و دە کەسیان لێ کوشتن و ئەوانی تریان هەڵاتن مسلمانەکان دەستیان گر بە سەروشترەکان و مەڕەکانیان و پاشان گەڕانەوە بەرەو مەدینە لە ڕێگەدا پیاوێکیان دەست بەسەر کرد کە ناوی سومامەی کوڕی ئەسال بوو بەرەو مەدینە هێنایان بەڵام نەیان دەزانی کە ئەمە سەرکردەی هۆزی بەنی حەنیفەیە مسلمان بوونی سومامەی کوڕی ئاسالی حەنەفی ئەوە بوو مەفرەزەکەی محەممەدی کوڕی مەسلەمە سومامەیان دەست بەسەر کرد و هێنایەنە ناو شاری مەدینە و بەستیانەوە بە یەکێک لە کۆڵەکەکانی ناو مزگەوتەوە بەڵام پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ بێ بەرامبەر ئازادی کرد و پاشان سومامە مسلمان بوونی خۆی ڕاگەیاند ئەم ڕووداوەش هاوەڵی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ئەبو هورەیرە ڕەزای خوای لەسەر بێ دەیگێڕێتەوە و دەفەرمێت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ کۆمەڵێک ئەسپ سواری بەرەو ناوچەی نەجد نارد و لە گەڕانەوەیاندا پیاوێکیان دەست بەسەر کرد لە بەنی حەنیفە کە ناوی ثومامەی کوڕی ئاثال بوو سەرکردەی هۆزی بەنی حەنیفە بوو لە ناوچەی یەمامە هێنایان و بەستیانەوە بە یەکێ لە کۆڵەکەکانی مزگەوتەوە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ چوو بۆ لای و پێیوت چیت لەلایە ئەی سومامە ئەویش وتی کاری چاکە و شتی بە نرخم لا هەیە ئەی محەممەد گەر بیکوژیت پیاوێکی خاوەن خوێنی بە نرخ دەکوژیت گەر چاکەشی لەگەڵدا بکەیت ئەوە چاکە لەگەڵ پیاوێکی بە ئەمەک و پێزان و خاوەن پاداش دەکەیت گەر پارەشت دەوێت لە تۆڵەیدا چەندە داوا دەکەیت پێ دەبەخشرێت ئینجا پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ ڕۆیشت و بەجێی هێشت ئێمە کۆمەڵێک لە هەژارەکان لەناو خۆماندا دەمانوت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ چ سوودێکی دەست دەکەوێت لە کوشتنی ثومامە سوێن بەخوا ئێمە لە بەرامبەر ئازادکردنیدا پارویە گۆشتی وشترێکی قەڵەومان لا خۆشەویسترە لە کوشتن و خوێن ڕشتنی ثومامە بۆ ڕۆژی دووەم پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ هاتەوە لای ثومامە و پێیوت چیت لایە ئەی ثومامە ئەویش وتی، هەر ئەوەیە کە پێم وتی، گەر بیکوژیت پیاوێکی خاوەن خوێنی بەنرخ دەکوژیت، گەر چاکەشی لەگەڵدا بکەیت، چاکە لەگەڵ پیاوێکی بە ئەمەک و پێزان و خاوەن پاداش دەکەیت، گەر پارەشت دەوێت لە تۆڵەیدا چەندە داوا دەکەیت پێت دەبەخشرێ. پێغەمبەری خواش درودی خوای لەسەر بێ بەجێی هێشت، بۆ بەیانی ڕۆژی سێهەم هاتەوە بۆ لای و پێی وت، چیت لا هەیە ئەی ثومامە؟ ئەویش وتی، هەر ئەوەیە کە پێم وتی. گەر بیکوژیت پیاوێکی خاوەن خوێنی بەنرخ دەکوژیت گەر چاکەشی لەگەڵدا بکەیت چاکە لەگەڵ پیاوێکی بە ئەمەک و پێزان و خاوەن پاداش دەکەیت گەر پارەشت دەوێت لە تۆڵەیدا چەندە داوا دەکەیت پێت دەبەخشرێت اینجا پێغەمبەر درودی خی لەسەر بێ بە چاکی زانی کە ئازادی بکە پاشان ئازادی کرد و خدا ئیسلامی خستە دڵی سومامەوە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ فەرمووی سومامە ئازاد بکەن سومامە ئازاد کراو چوو بۆ لای هەندێکدار خورمای ئەنساریەکان کە نزیک مزگەوت بوو و بیرێک ئاوی لێبوو لەوێ خۆی شۆرد پاشان گەڕایەوە ناو مزگەوت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ هێشتا لەگەڵ هاوڵانیدا لە مزگەوت دانیشتبوون سومامە هاتووتی اشهد ان لااله الا اللە و اشهد ان محمدا رسول اللە ئەی محەمەد سوێند بەخوا هیچ ڕوخسارێک نەبوو لەسەر زەویدا بغزاوتر بێت لای من لە ڕوخساری تۆ بەڵام ئێستا ڕوخسارت خۆشەویستترین ڕوخسارە لای من سوێند بەخوا هیچ ئاینێک نەبوو لەسەر زەویدا بغزاوتر بێ لای من لە ئاینەکەی تۆ بەڵام ئێستا ئاینەکەی تۆ خۆشەویسترین ئاینە لای من سوێند بەخوا هیچ وڵاتێک نەبوو لەسەر زەویدا بغزاوتر بێ لای من لە وڵاتەکەی تۆ بەڵام ئێستا وڵاتەکەی تۆ خۆشەویسترین وڵاتە لای من ئەسب سوارەکانی تۆ منیان قۆڵبەس کرد هێشتا من لەسەر ئاینی هۆز و خزمانم بووم وە من دەمویست بچم عمرە ئەنجام بدەم تۆ ڕات چییە بەرامبەر عمرەکەی من فێرم کە سەلامی خوات لەسەر بێ پێغەمبەری خوش درودی خوای لەسەر بێ مژدەی پێدا و فێری کرد و کار ئاسانی بۆ کرد داوای لێکرد عمرەکەی خۆی ئەنجام بدات ثمامە بەرەو مەککە ڕۆیشت بۆ ئەنجامدانی عمرە کاتێ گەیشتە شاری مەکە بە دروشمی لە بیکە اللهم لە بیک لە بیکە لە شەریکە لەکە لە بیک چووە ناو شارەوە قوڕەیشەکان بیستیان ئیسلام بۆ خەڵک باس دەکات یەکێک لە قوڕەیشەکان پێیوت ئایا لە ئاینی خۆت هەڵگەڕاویتەوە و بێدین بوویت ئەویش لە وەڵام داوتی نەخێر سوێن بەخوا من بێدین نەبووم بەڵکو من محەممەدم بەڕاززانیوە و بڕوام پێهێناوە و لەگەڵ محەممەد پێغمبەری خوادرودی خی لەسەر بێ مسلمان بووم سوێن بەخوا لێرە بەدواوە هەرگیز تەنها دەنکە گەنمێکتان نایهڵم پێ بگا لە ناوچەی یەمامەوە تا پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ڕێگە دەدات عمەری کوڕی خەتاب ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت سوێن بەخوا سومامە لە پێش چاومدا بێنرختر بوو لە بەراز بەڵام ئێستا لە پێش چاومدا گەورەترە لە شاخ سومامە مەکەی بەجێهێشت و گەڕایەوە ناوچەی یەمامە و قەدەغەی کرد هیچ شتێ بگاتە قوڕەیش لە شاری مەککە قوڕیشەکان دەنگ و هەرایان لێ بەرزبووەوە و بێزار بوون و نامەیان نرد بۆ پێغەمبەری خواوتیان تۆ لە ئاینەکەدا بانگەشە و فەرمان بە چاکەکاری دەکەیت پاشان پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ نامەی نرد بۆ لای سومامە و داوای لێکرد گەنمیان لێ قەدەغە نەکات لە ڕیوایەتێکی تردا دەفەرموێت سومامە گەیشتە وڵاتی خۆی نەیهێشت هیچ بارێ بگاتە شاری مەکە تا قڕیش تەواو پەرێشان بوون و نامەیان نووسی بۆ پێغمبەری خوادرودی خی لەسەر بێ و لە خزمەتیا داوایان لێکرد کە نامە بنووسێت بۆ سومامە تا ڕێگە بدات بارە خواردن بگاتە شاری مەکە لە ڕیواەتێکی تردا دەفەرمێت قڕیش لە نامەکەیاندا بۆ پێغمبەری خوادرودی خی لەسەر وێ نووسی بوویان تۆ فەرمان بە چاکەکردن دەکەیت لەگەڵ خزمانتدا، بەڵام تۆ خزمایەتی و چاکەی خۆت قەدەغە کردووە لە ئێمە. تۆ پەیوەندی و چاکەی خزمایەتیت بڕیوە لەگەڵ ئێمە، تۆ خزمەکانت، باوکەکانیانت بە شمشێر کوشتووە و منداڵەکانیشیانت کوشتووە بە برسێتی. ئینجا پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ نامەی نووسی بۆ ثومامە و داوای لێکرد ڕێگەی بارە خواردنەکان بدات، تا بگاتە شاری مەککە غەزای بەنی لەحیان لەم غەزایەدا پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ویستی تۆڵە بسێنێ لە هۆزی بەنی لەحیان و هوزەیل کە غەدریان لە خوبەی بوو هاوڕێکانی کردبوو و فرسەتیان لێهێنابوون و شەهیدیان کردبوون لە ڕووداوی ڕۆژی ڕەجیعدا ابن اسحاق ڕەحمەتی خوای لێبێ دەفەرمێت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ شەش مانگ دوای ئازادکردنی بەنی قوڕەیزە، بە هێزێکەوە بەرەو بەنی لحیان ڕۆیشت، بۆ ئەوەی تۆڵەی خوبەیب و هاوڕێکانی ڕجیع بسێنێ لە بەنی لحیان. فەرمانی کرد لە هەموو دوو پیاوێکدا لە موسڵمانان یەکێکیان لەم غەزایە بەشداری بکات و پاداشتەکەشی بۆ هەردووکیانە. ئەبو سەعیدی خدری ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت، پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ هێزێکی ئامادە کرد بۆ ناردن بەرەو هۆزی بەنی لحیانی هوزەیل و فەرمووی، لە هەموو دوو پیاوێک با یەکێکیان لەم غەزایە بەشداری بکات پاداشت بۆ هەردوو لایەن دەبێت پاشان بەوانەی فەرموو کەمابوونەوە هەر کەسێک لە ئێوە جێگەی ئەوان بەباشی بگرێتەوە بۆ ماڵ و سامان و خێزانەکانیان نیوەی پاداشتی ئەوان وەردەگرێت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بە هێزەکەیەوە وای نیشاندا کە بەرەو شام دەڕوات بۆ ئەوەی دوژمن پێی نەزانێت و لە ناکاو فرسەتیان لێبێنێ عەبدوڵڵای کوڕی ئوم مەکتومی کردە سەرکاری شاری مەدینە و لە شار دەرچوو بەسەر چیای غوراب ئەو سەری شاری مەدینە بەرەو شام بەڕێکەوت پاشان بەسەر چیای مەحیسدا خێرا ڕۆیشت تا گەیشتە شیوی غەڕان کە ناوچەی نیشتەجێی بەنی لەحیان لەو شیوەدا کە لە نێوان هەردوو ناوچەی ئەمج و عەسفاندایە لە جێگەیەک لایدا کە پێی دەوترا سایە بەڵام بۆی دەرکەوت کە بەنی لەحیان بە ئاگابوون و لەسەر چیاکاندا خۆیان دامەزراندووە دوای ئەوەی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ دابەزیە ئەو ناوچەیە دوژمن غافڵ گیرانە دەست بەسەر نەکراو فەرمووی گەر ئێمە دابەزینە ناوچەی عوسفان دانیشتوانی شاری مەکە وا دەزانن کە ئێمە دەمانەوێت بچینە ناو مەکەوە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لەگەڵ دووسەد سوار لە هاوەڵانی دابەزینە ناوچەی عوسفان پاشان دوو سواری نرد تا گەیشتە ناوچەی کوڕە ئەلغەمیمی نزیک مەکە و پاشان گەڕانەوە ئینجا پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لەگەڵ سرجەم هاوەڵانی گەڕانەوە جابیری کوڕی عبدوڵا دەفەرمێت گوێم لێ بوو پێغەمبەر درودی خوای لەسەر بێ لەو گەڕانەوەدا دەی فەرموو گەڕینەوە و تەوبەمان کرد گەر خوداویستی لێبێ سوپاسکاری خودای خۆمان دەبین پەنادەگرم بەخوا لە ناسۆری سەفەر و خەمۆکی گەڕانەوە و بینینی دیمەنی ناخۆش لە کەسوکار و ساماندا، هەر لەم غەزایەشدا پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ صلات الخوف واتە نوێژی ترسی لەگەڵ هاوەڵانیدا ئەنجامدا. ئازیزان بە کۆتایی هاتنی بەسەرهاتی غەزای بەنی لحیان کۆتایی بە ئەم ئەڵلقەی بەرنمەکەمان دێنین تا ئەڵلقەی داهاتوو هەموو لایەکتان بەخوای گەورە دەسپێرین خواتان لەگەڵ.